ئەڵقەی سی و دوو. جارجار بە شەقامی فیفت تێڤنیودا تێدەپەڕیت و دەتبینی لاوێکی سلۆرتی نازی منبەرێکی داری بۆ خۆی داناوە و کۆمەڵێکی بچووکی خەڵکی لە خۆی کۆکردۆتەوە و خەریکە قسەیان بۆ ئەکا. ژنێک لەو لاوە لێی ڕاپەڕی. ژنەکە وتی. ئەوە چ قسەیەکی دیکە ئەکەی؟ ئێرە ئەمریکایە. نازانی لە کوێوە قسە ئەکەی؟ کوڕەکە بزەیەکی لە سەر خۆی کرد و وتی، لە وڵاتە یەکگرتووەکان و هاوڵاتییەکی ئەمریکاییشم. ژنەکە هەڵیدایە و وتی. منیش ئەمریکاییم و ئەگەر پیاو بوومایە هەموو لەشتم ئەشکان. چەند کەسێک لایەنگریی ئافرەتەکەیان کرد، بەڵام زۆربەی خەڵکەکە ورتەیان لێوە نەهات. پۆلیسێک کە لەوێ وەستابوو ژنەکەی هێوڵ کردەوە. منیش بە سەرسامییەوە لێم دا و ڕۆیشتم. ڕۆژێ دوو ڕۆژ دوای ئەوە لە دەرەوەی شار بانگ کرابووم. گەنجێکی لاوازی زەردی فەڕەنسی کە ناوی کۆنت شامبرۆن بوو زاوای پێر لاڤاڵ بوو بەر لە نانخواردن، هەر بە دوامەوە بوو. وەکوو بۆی باس کردم شەوی یەکەم نیشانی دانی دیکتاتۆری مەزن لە نیویۆرک بوو فیلمەکەی بینیبوو. بە ڕووخۆشییەکە وتی، بێگومان باری سەرنجت نابێ بە هەندەر وەربگیرێ. وتم، بێگومان. سەرەڕای هەموو شتێک مەسەلەکە بریتییە لە کۆمیدیا. ئەگەر لەبارەی ئەو هەموو ئەشکەنجە و کوشتن و بڕینە و دڕندانەیەوە کە لە ئۆردوگاکانی حەپسەکانە لەلایەن نازییەکانەوە دەکرا ئاگادار بوومایە ئەوەندە بە ئەدەبانەوە قسەم نەدەکرد. میوانەکان پەنجا کەسێک دەبوون و وا ڕێکەوت چوار کەس لەسەر یەک مێز دانیشین. ئەویش هاتە لای ئێمە و کەوتە هەوڵی ئەوە، کە بۆ مناقەشەی سیاسی ڕامبکێشێ پێم وت کە من خواردنی باشم بەلاوە لە سیاسەت باشترە. قسەکانی ئەوەندە تڕند بوون کە پێکەکەم هەڵگرت و وتم دەڵێی گەلێکم فیشی خواردۆتەوە هێشتا قسەکەم تەواو نەکردبوو کە لەسەر مێزێکی تر هەرایەکی گەورە بەرپا بوو دوو ژن خەریک بوون لێک ببنە سەر پێ هەراکە پەرەی سند و لە دڵی خۆما وتم ئەوەندەی نەماوە بگاتە پرج ڕاکێشان یەکێکیان لەوی تری قیژاند بەسە! ئیتر گوێ لەم قسانە ناگرم تۆ نازیەکی نەحلەتیت هەموو ئینسانێکی مێهرەبان دەبێت دژ بە نازیەت بێ. ڕۆژێک دوای ئەمە دەبوو لە هۆڵی کچانی شۆڕشی ئەمەریکا لە واشینتۆن ئامادەبم تا دووا قسەکانی دیکتاتۆری مەزن لە ڕادیۆدا بخوێنمەوە بەر لەوە بۆ چاوکەوتن بە سەرۆک ڕۆزڤێڵت بانگکرابووم. پێش ئەوە لەسەر داوای ئەم فیلمەکە نێررابوو بۆ وایت هاوس کە برامە ژوورە تایبەتییەکەیەوە بەم قسانە پێشوازی لێکردم. دانیشە چارلی فلمەکەت لە ئەرژەنتین گیرگرفتی زۆری بۆ دروست کردوین ئەمە تاکە قسەی بوو لەبارەی فلمەکەم برادێکم دوایی بە کوردی سەرنجی خۆی لەبارەی دیدارەکەەوە بەم جۆرە باس کردووتی لە وایت هاوس پێشوازی لێکرا بەڵام لە ئامێز نەگیرای چل دەقیقە لەگەڵ سەرۆکدا دانیشتم. لەم چل دەقیقەیەدا چەند پێکی مارتینی پێشکەش کردم و منی لە شەرمدا بە پەلەیەکە بەیەکەیانم هەڵلووشی. کە هاتە وادەی خواحافیزی کردن سووک و باریک و بێ هیچ ئەتیکێتێک لە وایت هاوس هاتمە دەرەوە دوایی لە ناکاودا هاتەوە یادم کە سەعات دە لە ئێزگەی ڕادیۆ وادەم هەیە و قسەکەم بۆ زیاتر لە شەست ملیۆن کەس بڵاو دەکرێتەوە بۆیە پاش چەند جار خۆشتن بە ئاوی سارد و خواردنەوەی چەند فنجان قاوەی خەست توانیم خۆم بۆ ئەمە ئامادە بکەم. وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا هێشتا نەچوو بووە شەڕەوە بۆیە نازیەکی زۆر ئەو شەوە لە هۆڵەکەدا مۆڵیان دابوو. هێشتا بە تەواوی دەستم بە خوێندنەوەی وتارەکەم نەکردبوو ئەوان دەستیان کرد بە کۆکە کۆک. دەنگی کۆچینەکەیان ئەوەندە بەرز بوو کە دیار بوو مەبەستێکیان هەیە. ئەوەندە توڕە بووم کە قوڕگم وەشکەڵات و زمانم پەڵت بوو ئیتر توانای خوێندنەوەم نەما. تەواوکردنی وتارەکە شەش دەقیقەی دەکێشا. لە ناوەڕاستیدا ڕاوەستام و وتم، مەگەر هەندێ ئاوم بۆ بێنن ئەگینا ئیتر ناتوانم لەسەر خوێندنەوە بڕۆم. بێگومان یەک دڵۆپە ئاو چییە لەوێ دەست نەکەت دەکەوت و لە لایەکی تریشەوە شەست ملیۆن کەسم بە گوێ قوڵاخی ڕاگرتبوو. پاش نزیکەی دوو دەقیقە لە ناو قوتوویەکی بچووکدا نەختی ئاوم درایە دەست. بەو جۆرە توانیم قسەکە تەواو بکەم. پەیوەندی من و پاوڵێت وای لێ هاتبوو کە دەبوو هەر لێک جێک ببینەوە. هەردووکمان ماوەیەکی زۆر بەر لە دەستکردن بە دیکتاتۆری مەزن پەیمان بەمە بردبوو، ئێستا کە فیلمەکە تەواو بوو، دەبوو بڕیارێکی لێ بدەین. پاولێت لە ماڵ قسەی بە جێ هێشتبوو کە دەچێ بۆ کالیفۆرنیا بۆ بەشداریکردن لە فیلمێکی تردا لەگەڵ پارامۆنتدا. بۆیە ماوەیەک لە نیویۆرک هەروا بێ سەرەوبەرە مامەوە. دوایی فرانکی. باش نۆکەر تەلەفۆنی بۆ کردم کەوا چۆتە ماڵەکەی بێڤەرلی هێڵز و شتومەکی خۆی کۆکردۆتەوە لێی داوە ڕۆیشتووە کە گەڕامەوە بیستم کەوا چووە بۆ مەکسیک تا لەوێوە داوای تەڵاق بکا. ماڵەکەم تا بڵێی خەماوی و قەبز دەهاتە بەر چاو و کارەساتەکە بێگومان ناخۆش بوو چونکە زۆر گران بوو هاوەڵیەتی هەشت ساڵ لە ژیانت ببڕێ. ئەگەر دیکتاتۆری مەزن تا بڵێی لە ناو خەڵکی ئەمریکادا ناوبانگێکی نەبڕاوەی دروست کرد، بەڵام ناڕەزاییەکی شاراوەی زۆریشی بوو بە ڕیشەوە. یەکەم نیشانەی ئەمە لە ڕۆژنامەچییەکانەوە دەرکەوت کە گەڕامەوە بێ بەرلی هێڵ سەیرەکەم نزیکەی بیست کەسیان کە هەموو توڕەییان لێ دەباری، بە بێدەنگی لە هەیوانی ماڵەکەدا دانیشتبوون. خواردنەوەم پێشکەش کردن کەچی کەس دەستی بۆ درێژ نەکرد. شتێکی هەروا ئاسان نەبوو. بە تایبەتی چونکە ئەوان هەموو لە ئیشکەرانی ڕۆژنامە بوون. یەکیان کە دیار بوو بە ناوی هەموویانەوە قسەی دەکرد ڕووی دەمی تێکردم وتی، چارلی بەتەمای چیت؟ منیش بە گاڵتە وتم، نەختێ پڕوپاگاندەم بۆ دیکتاتۆری مەزن بۆ بکەن. دوایی باسی ئەوەم بۆ کردن کە چاوم بە سەرۆک کۆمار کەوتووە و لەوەوە زانیومە کەوا فیلمەکەم لە ئەرژەنتین سەرێشەی بۆ سەفارەتی ئەمریکا دروست کردووە. ئەمەم بە چیرۆکێکی باش زانی کە بۆیانی بگێڕمەوە، بەڵام ئەوان هەر بێدەنگ مانەوە. کردمە گاڵتە و وتم، وابزانم ئەم هەواڵە بایەخێکیەوە تۆی نەبوو، وانیە؟ کابرای دەم سپیان وتی، نەخێر نەیبوو. پەیوەندیە گشتیەکانت ئەوەندە باش نین. تۆ بە بێ ئاگاداری ڕۆژنامەکان لێرە ڕۆیشتی. ئەمەمان بە دڵ نیە. ئەگەرچی هەرگیز ڕۆژنامە ناوخۆییەکان. ئەوەندەیان حەز بە چارەمدا نەدەهات، بەڵام قسەکانی ئەم کابرایە سەری سوڕهێنام. ڕاستییەکەی، هۆڵیۆدم بەبێ ئاگادارکردنی ئەوان بەجێهێشتبوو، چونکە لە دڵی خۆما وام دانابوو ئەوانەی کە ناحەزم بوون، لەوانەیە بەر لەوەی دیکتاتۆری مەزن لە نیویۆرک نیشان بدرێت، پارچە پارچەی بکەن و نەشمدەویست یاری بە سەرمایەیەکی دوو ملیۆن دۆلاری بکەم. پێم وتن، فیلمێکی دژ بە نازییە، تەنانەت لە ئەمریکاشدا دوژمنی زۆر بەهێزی هەیە، لەبەر ئەمە، بڕیارمە تا ماوەیەکی کورت بەر لە یەکەم نیشاندانی بە کەس نیشانی نەدەم. بەڵام هەرچییەکم کرد و نەکرد ئەوان لە کەلی شەیتان نەهاتنە خوارەوە و شتەکە هێواش هێواش گۆڕرا و قسەی ناخۆش و بێ جێ کەوتە دەرکەوتن لە ڕۆژنامەکانا. لە پێشدا نەختێ لە سەرخۆ دوایی چیرۆک بافی لە بارەی ئەوەی گوایە من قرچۆکم، ئینجا قسە و قسەڵۆکی ناشرین لەبارەی من و پاوڵێتەوە سەر ڕای هەموو ئەمانە دیکتاتۆری مەزن چ لە ئەمریکا و چ لە ئینگلتەرا هەر لە سەر تەوژمی خۆی ڕۆیشت. لەگەڵ ئەوەشا ئەمریکا هێشتا نەچووبووە جەنگەوە. ڕۆزڤێڵت دەستی بە ساردە جەنگ کردبوو لەگەڵ هێتلەردا. ئەمەش گیروگرفتی بۆ سەرۆک دروست دەکرد. چونکە نازییەکان بە ناو هەموو دامودەزگاکانی ئەمریکادا پەرتیان کردبوو. جا ئەم دامودەزگایانە ئاگادار بووبن یان نا بووبوون بە ئالەتی دەستی نازییەکان. پاش ئەوە، هەواڵی لەناکاو و دراماتیکی هێرشەکەی ژاپۆن بۆ سەر پێڕڵ هاربۆر بڵاو بووەوە. هەواڵەکە ئەوەندە جگەربڕ بوو کە ئەمریکای هەژاند، بەڵام خۆی بۆ جەنگ لێ هەڵکرد و ماوەیەک بەر لەوە چەند تیپی سوپای ناردبوو بۆ پاش دەریاکە. لەم کاتەدا ڕووسەکان لە دەرەوەی مۆسکۆ پێشیان لە تیپەکانی هێتلەر گرتبوو، بەپەلە داوای کردنەوەی جەبهەیەکی تریان دەکرد. ڕۆزڤێڵت کردنەوەی ئەم جەبهەیەی پەسەند کرد و لەگەڵ ئەوەشا نازیخوازەکان خۆیان شاردبۆوە. زهریان هێشتاک هەر کاریگەر بوو. بە دەست پێ هەوڵ دەدرا لە ڕووسەکان بمان تێکێننەوە. پڕوپاگەندەی ژاراوی وا بڵاو دەکرایەوە، با هەردوو لا تا دەمرن خوێنیان لەبەر بڕوات دوایی ئێمە دەچینە سەر حازرەکی. بیانوو نەهێڵرا بۆ نەهێشتنی کردنەوەی جەبهەی دووەم بەکار نەهێنرێ. ڕۆژ بە ڕۆژ هەواڵی دڵتەزێن تر بڵاو دەبۆوە. هەموو ڕۆژێک هەواڵی ئەو. زیانە گەورانەمان پێدەگەیشت کە لە ڕووسیا دەکەوتن. ڕۆژان بوو بە هەفتە و هەفتەکان بوون بە چەند مانگ کەچی نازییەکان هەر نەیانتوانی بچنە ناو مۆسکۆوە. سەرەتایی سەریەشەکانم وابزانم لێرەوە دەستی. لە فرانسیسکۆوە سەرۆکی کۆمیتەی یاریدەدەرانی رووسیا لە جەنگدا تەلەفۆنی بۆ کردم و داوای لێکردم لە جیاتی مستەر جۆزیف ئێ دەیڤیس باڵیۆزی ئەمریکا لە مۆسکۆ قسە بکەم کە لەبەر گیرانی قورگی نەیتوانیبوو ئەم کارە بکات ئەگەرچی بۆ وادەکە تەنها چەند سەعاتێک مابوو داواکەم رەت نەکردەوە. بڕیار بوو کۆبوونەوەکە سبەینێ بکرێت بۆیە سواری شەمەندەفەری ئێوارە بووم و بۆ سبەینێ سەعات هەشت گەیشتمە سان فرانسیسکۆ. کۆمیتەکە بەرنامەیەکی بۆ سەردانەکە بۆ دانابووم. نیوە ڕۆژەم لە فلانە جێ بێ و شێوم لە فیسارە جێ بێ بۆیە ئەوەندەم دەرفەت دەست نەدەکەوت کە بیر لەو قسەیە بکەمەوە کە لەوێ دەیکەم لە کاتێکا دەبوو من قسەکەری سەرەکی بم هەر نەیسا بەدەم نانی ئێوارەوە چەند پێکم شەمپانیا هەڵدا و ئەمە هەموو برێکانی کردەوە. ئەو هۆڵەی کۆبنەوەکەی تێدا ڕێکخرابوو دە هەزار کەسی دەگرت و دەرزیت هەڵدایە ئاسمان بەر زەوی نەدەکرد. لەسەر شانۆی هۆڵەکە چەند ئەدمیراڵ و جەنراڵی ئەمریکایی و شارداری سان فرانسیسکۆ دانیشتبوون. ئەو قسانەی کران هەموو تەمومژاوی و ژێر لێوی بوون. شاردار وتی، ئێمە دەبێ ئەو ڕاستیەمان لا قبوڵ بێت کە ڕووسەکان هاوپەیمانمانن. زۆری لیا بوو لە زمانی دەلنە پێ باسی وەزعی نالەباری ڕووسیا بکە. یان باسی ئازایەتیان بکە یان دان بەو ڕاستیا بنێ کە ئەوان بۆ پاشەکشەدن بەنزیکەی دو تیپ سپای نازی دەجنگین و خۆیان بەکوش دەدا ئەو ێوارەیە وام هەز دەکرد کە هاوپەیمانەکانمان لە هاوڕێیش ڕزاق قرس بەو لاوە هیچی تر نیە سەرکیش کۆمیتەکە داوای لێکردبووم هەر نەبێ بۆ ماوەی سعاتێک قسە بکەم ئەمە ترساندمی. چونکە ئەو پەڕی لە چوار دەقیقە بەو لاوە توانای قسەکردنم بە خۆمدا ڕا نەدەپەرموو. بەڵام دوای ئەوەی ئەو چەڵتە چەڵتەم ژنەفت، دڵم بە تەواوی هەڵچوو و. چوار تێبینی سەرەکیم لە پشت پارچە کاغەزێکەوە نووسی کە لەسەر مێزی نانخواردنەکە دانرابوو. لە پشت پەردەوە، بە تووڕەیی و دڵ پڕ لە ترس، هەر هاتوچۆم دەکرد و چاوەڕێی ئەوەم دەکرد بانگ بکرێم تا گوێم لێ بوو کەوا پێشکەش بە خەڵکەکە کرام. کەرەوێتێکی ڕەشم لە مل دا و چاکەتێکم لەبەر دابوو کە بۆ نانخواردنی ئێواران لەبەر دەکرد. هۆڵەکە بوو بە هاڕەی چەپڵە و ئەمە دەرفەتێکی کورتی بۆ بیرکردنەوە پێ بەخشیم. کە چەپڵە نیشتەوە ئەوەندەم خۆش بوو کە وشەی هاوڕێیانم لە دەم دەرچوو. ئیتر هۆڵەکە سەراپا بوو بە قاقای پێکەنین. کە نیشتەوە بە سوورییەکەوە وتم. بەڵێ دووبارە دەڵێمەوە هاوڕێیان. خەڵکەکە دیسانەوە دایانەوە هاڕێی پێکەنین و ئینجا چەپڵە. لە سەر قسەکەی خۆم ڕۆیشتم. وابزانم ئەمشەو ڕووسێکی زۆر لەم هۆڵەدا هەن. سەبارەت بەو فیداکارییەی کە هاوڵاتییەکانتان دەینوێنن و دەجەنگن و خۆیان بە کوشت دەدەنا لەم ساتەیا جێگای شەرەف و شانازییە پێتان بوترێ هاوڕێیان، گەلێک کەس بەدەم چەپڵەوە هەڵسانە سەر پێ. تا و تەوژمێکی وا دایگرتبووم کە. بە هەردوو لا خوێنیان لە بەر بڕاوم هاتەوە یاد، خەریک بووم نارەزایی خۆمی لە بارەوە دەرببڕم، بەڵام هەستێکی دەروونی جڵەوی گرتم، بۆیە لە جیاتییەوە وتم، من مرۆڤم. وا دەزانم مرۆڤ چۆن هەست دەکا و شت چۆن وەردەگرێ. ڕووسەکان لەگەڵ خەڵکی تردا هیچ جیاوازییەکیان نییە. ئەگەر دەستێکیان یان لاقێکیان لێ ببێتەوە، ئێمە چۆنی هەست پێ دەکەین؟ ئەوانیش وەکوو ئێمە. ئێمە چۆن دەمرین، ئەوانیش هەر ئاوها دەمرن. دایکی ڕووسیش وەکوو هەموو دایکێکی تر وایە، کە هەواڵی دڵتەزێنی لە گەڕانەوەی ڕۆڵەکانی پێ دەگا، وەکوو هەموو دایکانی تر دەگریێ بۆ پەیبردن. بۆ پەیبردن بەم ڕاستییە شەرت نییە چی بم، تەنانەت ئەوەندە بەسە کە ئادەمیزادم و لەم دەقیقەیەدا دایکە ڕووسەکان فرمێسکیان لە چاو وەک جۆگەلە دێت و ڕۆڵەکانیان بە هەزارەها دەکوژرێت. چل دەقیقە قسەم کرد و باش لەوەگەی بووم ئەنجامەکەی بەکوێ دەگا وام لێکردن بیکەن بە چەپڵە ڕێزان و بە ڕۆز ڤێڵت پێ بکەن و توانجی تێبگرن هەروەها لەبارەی ئەو قسەیەمەوە کە لە هێرشی پارە کۆکردنەوەدا بۆ جەنگی یەکەمی جیهانی کردم بچووکترین هەڵەشەیم نەکرد. لەسەر قسەکانم ڕۆیشتم ئێستاش با بێنە سەر ئەم جەنگە من لێرە بە ناوی یاریدەدرانی ڕوسیاوە لە جەنگدا قسە دەکەم هەڵوێستەیەکم کرد و دووبارە وتمەوە یاریدەدرانی ڕووسیا لە جەنگدا پارە یاریدەدەرێکی باشە بەڵام ئەوان لە پارە زیاتریان دەبێ وەکوزانی و مەسوێن خواران دو میلیۆن سەربازی دەست بە تاڵیان لە باکووری ئەرلند دەماڵداوە لە کاتێکە ڕووسەکان بە تەنها بەرەنگاری نزیکەی دو تیپی سوپای نازییەکان دەکا. خەڵکەکە هەموو بێدەنگ بوون. با هەر ئێستا جەبهەی دووەم بکەینەوە. ئەمەم وت و دووبارەم کردەوە. بۆ ماوەی حەوت دەقیقە خەڵکەکە کردیان بە هەرا و چەپڵەڕێزان. دیار بوو ئەو بیرە لە قوڵایی دڵ و مێشکیانا چەسپی بوو. نەیانهێشت لە سەری بڕۆم، هەر چەپڵەیان لێ دا و پێیان بە زەوی دا کوتا و لە کاتێکا ئەوان پێیان بە زەویدا دەکوتا و هاواریان دەکرد و شەپقەیان بۆ ئاسمان هەڵدەدان، کەوتمە بیرکردنەوە و وردکردنەوەی قسەکانم ئایا زۆر لە سنوور دەرنەچووم؟ ئینجا نەختێ سەرزەنشتی خۆمم کرد، بۆچی دەبێ ئەوەندە لە بەرانبەر ئەم هەزارەها خەڵکەدا کە دەجەنگن خۆ بە کوشت دەدەن بترسێم، کە خەڵکەکە هاتەوە سەر خۆ وتم، جا کە ئێوەش هەر ئاوەها بیر لە مەسەلەکە دەکەنەوە با هەریەکەتان تەلۆگرافێک بۆ سەرکۆمار بنێرێ، با هیوادار بین کە سبەینێ دە هەزار داوای بۆ کردنەوەی جەبهەیەکی دووەم پێ دەگا.